کاناڵی توتڕ بەشی حەوتەمی کتێبی پێکەنینی گەدا چیرۆکی سەرپیترە حاجی عەلی دەوڵەمەندێکی قورس بوو بازاڕی ئەوەندە گەرم بوو نەیدەپەرژا سەری خۆی بخورێنێ کاری بەوە باش بوو کە وەکو بەزاز و چەقاڵ و وردەفرۆش نەبوو ئەگینا هەر فریانە دەکەوت ئێستاش کە بە تا و لنگەبار شتی دەفرۆشت بە تەنیا پێ ڕانەدەگەیشت میرزا ساڵحی خزمی خۆی مانگی بە حەو دینار و نیو گرتبوو کە دەفتەریشی بۆ بگرێ هاتوچۆی بانکی بۆ بکا پارەی لای بەقاڵ و بەزازەکانیشی بۆ کۆبکاتەوە. حاجی هەرچەند سەری زۆر قاڵ بوو، بەڵام خوا هەڵناگرێ، لەگەڵ ئەوەشی سەری بچوایە نوێژی نەدەچوو، ڕۆژووی ڕەمەزانیش ئەوا هیچ. پیاوێکی وریا و عاقڵ بوو، حیسابی دونیا و قیامەتی خۆی باش دەزانی. زۆر چاک لێکی دابۆوە، ڕەمەزان هەم زیارەتە و هەم تیجارەت. خواشی لێ ڕازی دەبێ و ژەمی سینەوە ڕۆژ دەگەڕێتەوە. خوانەکا دوور لە گیانی حاجی خۆ قسە لەوە نیە پیاو هەر دەبێ ڕووت و نەدار بێ تا دەست پێوە بگرێ پیاوەکە بازرگان بوو ئەهلی بازاڕ بوو بازاڕیش جێگای دەفتەر و حیسابە سەرمایە هەر چەند زۆریش بێ کە لێکی دەیتەوە هەر فلس فلسە کەوتوەتە سەر یەک هەموو فلسێک لە دەفتەردا جێگای خۆی هەیە. بۆ ماڵی حاجی بۆ مەخاریج و دەرچوونە زۆرەوە سی نیوەڕۆژە بە لانی کەمەوە دەیکردە پازدە دینار، ئەمە پارەیەکی کەم نەبوو. کرێی دوو مانگی میرزا ساڵحی لە کۆڵ دەکەوت، یا دەیتوانی پێنج شەش جار بۆ سەودا و مامەڵە پێی بچێتە بەغدا. بە کورتی ڕۆژووی ڕەمەزان لە هەموو بارێکەوە بە قازانج تەواو دەبوو. حاجی مانگی ڕەمەزانی بە ڕێکوپێکی گرتبوو، تەراویحی شەوەکانیش سەرباری، لە مەلای بیستبوو، هەر کەس شوکرانە بژێر بێ خوا بۆی زیاد دەکات، جا بۆیە هەموو شەوێ بەدەم تەراویحەکەوە ئەوەندەی زمانی هێزی تێدابوو شوکری خودای دەکرد، خواش لێی قبووڵ کردبوو، ڕۆژ بە ڕۆژ بەسەری داڕشتبوو. ئێوارەی ڕۆژی بیست و هەشتی ڕەمەزان حاجی لە مزگەوت نوێژی شێوانی بە جەماعەت کرد و بەدەم ڕێگاوە وردە دوعاکانی خوێند کە گەیشتە ماڵەوە لە دەمی ئاخرین کە گەیشتە ماڵەوە دەمی لە ئاخرین دوعا بەتاڵ بوو بسم اللە یەکی کرد و دەستی کرد بە بەربانگ کردنەوە. نۆشی گیانی بێ بەروبووی ڕەنجی شانی خۆیەتی، وەکو سوننەتە لە شیرینەوە پاقلاوەی بە نیوە جواوی قووت دا و ڕیزی لێ گرت، سێ چوار شیلەی پاقلاوە بە گەروویەوە لکا و هەناسەی سوار بوو بە پەرداخێک ماستا و شۆردیەوە و کۆکەیەکیشی بە دوادا کرد، ڕێگا بۆ خواردنی دیکە بە تەواوی کرایەوە. پەلاماری دەوری قبوڵی دا، قبوڵییەکە بە یارمەتی بامیە و گۆشت باشتر خۆی کۆ دەکردەوە و بە ڕەحەتی بە ناو پەرژینی ڕیش و سمێڵدا خۆی دەکرد بە دەمی حاجیدا و ئاوای ئەو دیو دەبوو. ناو بە ناو پەرداخێک ماستاوی دەخواردەوە، دوور لە حاجی و بەربانگەکە شفتەیەکیشی دەکردە مەزەی، وەکوو وەرزێرێکی لێزان بژارێکی باشی سینییەکەی کرد. دەستێکی بە ڕیشیدا هێنا، الحمدللە، خوایە شوکری تۆ، ڕووی کردە خێزانی، وتی، ئاخێرا کە چایەکم بۆ تێکە، با فریای جەماعەت و تەراویحەکە بکەوم. حاجی ژن وتی، حاجی ژن کە هێشتا سەرپۆشی نوێژی شێوانی بە سەرەوە بوو، پیاڵەیەک چای بۆ حاجی هێنا و وتی، حاجی، ئەرێ سەرفیترت قەبڵاندووە؟ حاجی وتی، یاڕەبی خوا جەزای بە خێرت باتەوە ئافرەت، چا بوو وەبیرت خستمەوە، هاوار بە ماڵم، شەیتانی مەلعون بە هەموو فێڵێک خەریکە ڕەنج بە خەسارمان کا، وەختا بوو نوێژ و ڕۆژۆکەمان بە خۆڕایی بچێ، دەڵێی چی، با سەرکترەکە بدەین بە میرزا. حاجی ژن وتی، میرزا ساڵح پیاوی خۆتە، جگە لەوە مەعاشیشی هەیە، لە کوێ سەرکوترێی پێ ئەشێ؟ حاجی وتی، قوڕبەسەرە ژنێک و سێ مناڵی هەیە، بۆچی پێی ناشێ؟ چەند شەو لەمەو پێش مەلا لە مزگەوت دەیگوت، خێر و حەسەنات بۆ خزم باشە، میرزا ساڵح خزمی خۆشمانە. حاجی ژن وتی، دەی جا یەک دوو دیناری جەژنانە بدەرێ، هەم خێرە و هەم پیاوەتی، سەرکوترەکەش بدە بە موستەحەقێک. حاجی وتی، تۆ بەم دەستڵاوییە لە جێگای من بوایەی، نە من دەبووم بە حاجی عەلی، نە تۆش بە حاجی ژن. من هەمیشە میرزا ساڵحم لە بیر بووە، چاکەشم لەگەڵ کردووە، دەڵێم ئەمەشی لە زیادی بدەینێ. حاجی ژن وتی، باشە وا بکە، من مانعی خێری تۆ نابم. حاجی. ڕووی کردە کوڕە گەورەکەی، ئەو ڕەحمان، ئاڕا کە میرزا ساڵح بانگ کا. میرزا ساڵح هات. بە دەنگێکی نیوە نووساوی خەفتاوییەوە سڵاوێکی کرد و لای خوارەوە دانیشت. حاجی کە لەبەر جەماعەتەکەی بە پەلە بوو، لە لایەک ڕووی کردە میرزا ساڵح و وتی دەمەوێ سەرفترێ ئەمساڵ بدەم بە تۆ، لە لایەکی دیکەشەوە بانگی کردە حاجی ژن. فاتێ، ئا خێراکە، نێزیکەی دوو هۆقە گەنم بێنە. حاجی ژن وتی، گەنممان نییە، هەر برنج لە ماڵەوە هەیە، برنج دەبێ؟ حاجی وتی، فەرقی چییە، ئەویش زەوادە. خێراکە، دوو هۆقە برنج بێنە. میرزا ساڵح وتی، ناعیلاج نەبوومایە وەرم نەدەگرت، پیاو کە ناچار بوو، خێر و سەدەقەش قبووڵ دەکا. حاجی وتی، دوور لە تۆ میرزا تۆ خوێندەواری شتی وا مەڵێ ئیلاجی چی ساغ و سەلیمی مانگی حەو دینار و نیو مەعاشتە شوکری خوا بکە برینجیان هێنا حاجی میرزا ساڵحی بان کردە پێشەوە وتی ئەوا ئەو برینجەم دا بە تۆ لە سەرفترەی ئەمساڵدا کە خوا لە سەر منی فەرز کردووە میرزا ساڵح وتی ئەوا قبوڵم کرد و دامەوە بە خۆت بە قەرز برنجەکە حەوت جار لە سەرکوترەی حاجی و حاجیژن و سێ کوڕەکە و دوو کچەکەیان لە بەینی حاجی و میرزادا دەستاودەستی کرد. حاجی هەستا بڕوا بۆ جەماعەت، بە سەر پێوە کوتی، سەرکوترە بە زیادەوەی دانێی باشترە، بۆ میرزا ساڵحیش بە زایە ناچێ، دایدەنێین هەر سەرەی بە روبعێک، دەکاتە دوو دینار چارەکێکەم. حاجی چوو بۆ جەماعەت. میرزا ساڵح خەریک بوو بڕوا. حاجی ژن بە زۆر گێڕایەوە و چایەکی بۆ تێ کرد. حاجی ژن ئەحواڵی منداڵەکانی میرزا ساڵحی دەپرسی. میرزا ساڵح شاش و واش وەڵامی حاجی ژنی دەداوە. زیاتر بیری لە پارەی سەرکترەکە دەکردەوە، چۆنی خەرج کات، بەشی کاسە جێژنەش بکا و جێژنانەیەکیش بۆ ژنەکەی و منداڵەکانی بکڕێ. بەیانی، میرزا ساڵح وەکوو هەموو خەڵکی بازاڕ دەڵێن مەحەلەکەی کردەوە، گەسکی دا و دەفتەر و شتی خۆی ئامادە کرد و دانیشت، تاوێکی پێچوو حاجی پەیدا بوو، حاجی وتی، میرزا، تا زووە سەرمان قاڵ نەبووە، دەست دەرە قەڵەمەکەت، با حیسابی خۆمان بکەین. میرزا وتی، حیسابی چی؟ حاجی وتی، چۆن حیسابی چی؟ تۆ دوو دینار چارەکێ کەمت لای من هەیە، میرزا وتی، باشە، ئیتر ئەمە حیسابی دەوێ؟ حاجی وتی، تۆ دەڵێی ئەمڕۆ هاتوویتەتە بازاڕ، چۆن حیسابی ناوێ؟ هەموو شتێک حیسابی دەوێ، برامان برایی و کیسەمان گیایی. میرزا وتی، باشە دەی فەرموو، ئەمە قەڵەم و کاغەز. حاجی وتی، بنووسە دوو دینار چارەکێ کەم. میرزا وتی، ئەوا نووسیم. حاجی وتی، دەی من چیم لای تۆ هەیە؟ میرزا وتی، وەڵڵا نازانم، لە بیرم نییە تۆ هیچت بە لای منەوە ببێ. حاجی وتی، تۆ لە بیرو نییە، من لە بیرمە. زستانێ قۆنەرەکانی دڕابوو، دوکانەکەت پیسە کرد. جووتێ قۆندەرەم دایەی. قەی ناکا، با لە بەر تۆ بە دینارێکی دانێین، بنووسە دینارێک. میرزا وتی، بۆچی بە چەنێک کڕیبوو، وا بە کۆنیش بە دینارێکی لەسەر من حیساب دەکەی؟ حاجی وتی، کاکی خۆم، تۆ ئەهلی بازاڕی، لە بازاڕ قسە لەوە نییە بە چەندە کڕاوە، قسە لە نرخی ڕۆژە، کۆنی چی و شتی چی؟ تاقە زستانێک لە پێم کردبوو، هێشتا تازە و نوێ بوو. میرزا وتی، دە باشە، ئەوا نووسیم دینارێک. حاجی وتی، ئەو ڕۆژە حاجی فەتحوڵڵای پێنجوێنی سنووقە چاکەی لێ کڕین، چارەکێ چای نموونەت ڕشت، ئەویش سێ سەد فلس. میرزا وتی، چارەکە چایەکەم کۆ کردەوە و کردمە سندووقێکی. حاجی وتی، کۆکردنەوەی چی؟ نەختێکت کۆ کردەوە، ئەوەکەی دیکەی تێکەڵ خاک و خۆڵ بوو، گسکت لێ دا، قەی ناکا، بنووسە دوو سەد فلس. میرزا وتی، دەی باشە، ئەمە دینارێک و دوو سەد فلس. حاجی وتی، تەختەی دوو سنووقە قۆندەرەت بردەوە، کورسی پێ دروست کەی، ئەویش یەکی نیو دینار، بنووسە دینارێک. میرزا وتی، تۆ دەڵێی بە نرخی ڕۆژ، ئێستا تەختەی سنووقە قۆنەرە چەنێ ئەکات؟ حاجی وتی، ئەوسا زستان بوو، زیاتریشی ئەکرد. باشە بە نرخی ئەمڕۆکەی دانێ بنووسە هەشت سەد پلس ئەمە بووە دوو دیناری تەواو میرزا وتی بەڵێ تەواوە حاجی وتی تۆ دینارێک و حەوت سەد و پەنجا پلس پارەی سەرفیترەت لای من هەیە ئەوە لە دوو دینارەکە دەرکە تۆ ڕوبعێکت دەکەوێتە سەر ئەویش جێژنانەی ئەم جەژنەت بێ ئیتر بێ حیساب میرزا بە زەردەخەنەیەکەوە وتی، جا بۆچی بۆ روبع دینارە سەرکترەی ساڵێکی دیکەم لێ سەلەم ناکەی؟ حاجی وتی، حیسابی ساڵێکی دیکە وەختی خۆی دەکەین، ئێستا چۆن بێ جەژنانە و بە دەستی بەتاڵ دێڵم لە مەحەل دەرکەوی؟